لای هەندێکی تر واتە، انا اللە اعلم و افصل، لای هەندێکیش ئەم جۆرە ئایەتانە ناوی سورەتەکانیانن، لای هەندێکی تریان ناوی حەرفەکانن، الیف، لام، میم، صاد، خودای گەورەش لە هەموو کەس زاناترە و قلیلا ما تذکرون. دوای ئەو قورئانە بکەون کە خودا نازڵی کردۆتە سەرتان، مەکەونە دوای کەسانی تر یا ئایینی تر کە ڕێگاتان لێ ون بکەن و تووشی سزای ڕۆژی قیامەت ببن. ئێوە کەم بیرەکەنەوە بۆیە دوای ئایینی خودا ناکەون و پەیڕەوی خەڵکی ترەکەن. تۆ حەقی ئەوەت نییە تەکەببوری تێدا بکەیت و لە خۆت بایی ببی و تیایا بژیت. بێگومان تۆ لە بێ قەدرەکانی. قال انظرنی الی یوم یبعثون. ئنجا شەیتان وتی، مادەم لە بەهەشت دەرمەکەیت و دوور مەخەیتەوە، تا ڕۆژی قیامەت ماوەم بدە، تا ئەوەندەی دەستم ئەڕوا لە ئەولادی ئادەم گومڕا بکەم و تۆڵەی خۆمیان لێ بکەمەوە. پاشەوە لە هەموو لایەکەوە بۆیان دێم، لە بەردەمەوە، لە پشتەوە، لای ڕاستەوە، لای چەپەوە، بە هەموو جۆرێ هەوڵەدەم لە خشتیان بەرم، ئەوا ئەبینی کە زۆرتریان شوکرانەبژێر نابن و بە فەرمانی تۆ ناجوڵێنەوە. قال اخرج منها مذءوما مدحورا چووە بنکڵێشیان ووتی، خودا بۆیە خواردنی بەری ئەو دارەی لێ مەنع کردوون تا نەبنە مەلائیکە. یا تا لە بەهەشتدا بە ئەبەدی نەمێننەوە. واتە ئەگەر بێت و لێی بخۆن یا ئەبنە مەلائیکە یا هەتا هەتایە لە بەهەشتدا ئەمێننەوە. وقاسمهما إنی لکما لمن الناصحین. سوێندیشی بۆ خواردن کە من بەڕاستی ئامۆژگاریتان ئەکەم. ئیتر لە داری گەنمیان خوارد و ئەو بەرگە نوورانییەیان لەسەر لاچ و عەورەتیان دەرکەوت و خەریک بوون گەڵای داری بەهەشتیان بە خۆیانەوە ئەپێچا تا عەورەتیان دەرنەکەوێ ئەنجا خودا بانگی لێ کردن و فەرمووی ئایا من مەنعم نەکردن لە خواردنی بەری ئەو دارە؟ ئایا پێم نەوتن کە بەڕاستی شەیتان دوژمنێکی دیاری و ئاشکراتانە؟ ئێمە شتی وەهامان بۆ دروست کردوون عەورەتتان داپۆشێ و شتی وەهایشمان بۆ دروست کردوون کە بۆ جوانی لەبەری کەن، بەڵام پۆشاکی لە خودا ترسان و خۆ دوور خستنەوە لە گوناه باشترین بەرگ و پۆشاکە، ئەمەیش نیشانەی گەورەی و میهرەبانی خودایە، بەڵکو بیر بکەنەوە و شوکری نیعمەتەکانی خودا بکەن. وەک باوک و دایکتانی لە بەهەشت بەدرکردن دا و بەرگی بەهەشتی لێ داڕنین و عەورەتی خۆیانی پیشان دان. بێگومان شەیتان و دەستەوبەستەکەی لە دنیادا ئێوە ئەبینن، بەڵام ئێوە ئەوان نابینن. شەیتانەکان دۆستی ئێوە نین. ئێمە ئەو شەیتانانەمان کردوونەتە دۆستی ئەو کەسانەی باوەڕیان بە خودا نییە. اتقولون علی اللە ما لا تعلمون. کاتێک کارێکی خراپ و ناشایستە بکەن و پێیان بوترێ بۆچی ئەو کارە نابارە ئەکەن لە وەڵاما ئەڵێن ئێمە باوک و باپیری خۆمانمان دیون ئەم کارەیان کردوە و ئێمەش ئەیکەین خودایش ئەمری پێ کردوین بیکەین جا تۆ پێیان بڵێ حاشا و کەللا خودا ئەمر ناکا بە کاری ناشایستە و خراپ کما بداکم تعودون. تۆ پێیان بڵێ، خودا ئەمری کردووە بە میانەڕەوی و عەدالەت، هەروەها ئەمری کردووە بەوەی کە ڕوو بکەنە خوداپەرستی لە هەموو کاتێکی سوجدەبردندا، یا لە هەر شوێن و نوێژێکدا بۆتان هەڵەکەوێ. لە کاتی تەواف یا لە کاتی نوێژ کردندا و بە ڕووتی نوێژ مەکەن و بە ڕووتی بە دەوری کەعبەدا مەسوڕێنەوە چی خودا حەرامی کردووە حەڵاڵی مەکەن لە خۆتان زیادەڕەوی مەکەن چ لە خواردەمەنی و چ لە پۆشاکدا خودای گەورە ئەوانەی خۆش ناوێ کە زیادەڕەوی ئەکەن. قل من حرم زینة اللە التی اخرج لعباده والطیبات من الرزق لە گیا وەک لۆکە و کەتان، یا لە گیانلەبەر وەک ئاوریشم و خوری، یا لە کانەکان وەک زرێ و پۆشاکی جەنگی، کێ ئەو ڕزق و ڕۆزیە پاک و پوختەی حەرام کردووە کە خودا دروستی کردووە بۆ بەندەکانی خۆی؟ تۆ بڵێ، ئەم هەموو نیعمەتە لە دونیادا هی موسوڵمانانە و کافرەکانیش بەهۆی ئەوانەوە دەستیان ئەکەوێ، بەڵام لە ڕۆژی قیامەتدا تەنها بۆ خواپەرستانە و کەس هاوبەشیان نابێ. ستەمکردن لە خەڵک بە ناحەق، هەروەها ئەوەی لێ حەرام کردوون کە هاوبەش بۆ خودا دابنێن کە بە هیچ جۆرێ خودا دەلیلێکی نەناردووە لەسەر ڕاستی ئەو هاوبەشە ناحەقانە، ئەوەتان لێ حەرام کراوە کە بە بێ زانیاری و تەنها بە دواکەوتنی قسەی باوباپیرانتان درۆ و دەلەسە بە دەم خوداوە هەڵبەستن. کە هەموو لەوێ کۆبوونەوە و ڕووبەڕووی یەک وەستان، پەیڕەوەکان دەربارەی ئەوانەی دوایان کەوتبوون ئەیان وت، خودایە، ئا ئەمانە بوون ئێمەیان گومڕا کرد، دە دوو قات بە ئاگر سزایان بدە، حەقی ئەوەی خۆیان گومڕا بوون و هی ئەوەیش ئێمەیان گومڕا کرد. خودا ئەفەرمێ، ئێوەش و ئەوانیش هەموو تۆڵەتان لێ ئەسەنرێ. ئەوان هی ئەوەی خۆیان گومڕا بوون و هی ئەوەیش ئێوەشیان گومڕا کرد. ڕەحمەتی خودا ڕوویان تێناکات و تا وشتر نەچێ بە کونی دەرزیدا ئەوانیش ناچنە بەهەشت کە مەحاڵە وشتر بچێ بە کونی دەرزیدا ئا بەم جۆرە عادلانە پاداشتی تاوانباران ئەدەینەوە و تۆڵەیان لێ ئەسێنین. لهم من جهنم مهاد ومن فوقهم غواش ئەڵێن، سوپاس و ستایش بۆ ئەو خودایەی شارەزای ڕێگایەکی کردین گەیاندینیە ئەم ناز و نیعمەتە نەبڕاوەیە، ئێمە ئەگەر هیدایەتی خودا نەبوایە هەرگیز نەئەکەوتینە سەر ئەم ڕێگایە، پێغەمبەرانی خودا بەڕاستی هاتن و باوەڕمان پێ کردن و کەوتینە دوای ئامۆژگاریەکانیان، کە چوونە ئەو بەهەشتە بانگیان لێکرێت. بەڵام لە کردەوەی چاکدا کەموکوڕییان هەبووە، ئەم کۆمەڵە ئەهلی بەهەشت و جەهەنم ئەناسن و بە نیشانەی تایبەتیا لە یەکیان جیاکەنەوە، هەر لەوێوە بانگەکەنە ئەهلی بەهەشت و ئەڵێن، سڵاوتان لێبێ، ئەمانە هێشتا نەچوونەتە بەهەشت و بەهیوان بچن. کۆمەڵی عەڕاف بەو دۆزەخیانە ئەڵێن، ئا ئەم بەهەشتیانە بوون وەختی خۆی سوێندتان ئەخوارد ئەتان وت خودا هەرگیز ئەمانە ناخاتە بەهەشت و میهرەبانیان لەگەڵ ناکات، هەروەها ڕوویشەکەنە بەهەشتیەکان و پێیان ئەڵێن بچنە بەهەشت پیرۆزتان بێ نە ترستان لەسەرە و نە غەم ئەخۆن. ئەوانەی لە دونیادا ئاینی خۆیانیان کرد بۆ ئارەزوبازی و گاڵتە و ژیانی خۆش و وەختی دونیا مەغروری کردبوون ئەمڕۆ کە قیامەتە ئێمە ئەوان فەرامۆشەکەین و گوێیان نادەینێ وەک چۆن ئەوان ئەم ڕۆژەیان لەبیر کردبوو ئینکاری ئایەتەکانی ئێمەیانە کرد ئاخۆ لەم ڕۆژەدا تکا کار هەن تکامان بۆ بکەن و لە سزا ڕزگارمان بکەن؟ ئاخۆ ئەمانگەڕێننەوە بۆ دونیا تا کردەوەی تر بکەین غەیری ئەوەی ئەوسا ئەمان کرد؟ خودای گەورەیش ئەفەرموێ، نەخەیر، ئێستە ماوەی هیچ نەماوە، ئەمانە لە دونیادا خۆیان دۆڕاند و ئێستە ماڵوێرانن و ئەو بوختان و درۆیانەی لە دونیادا کردیانن فریایان ناکەون. بوو بە فەرمانڕەوا بەسەر عەڕشدا و بە هێزی خۆی شەو ئەکاتە پەردە و ڕۆژی پێ دائەپۆشێ و بە پەلە دێ بە دوایا وەک بیەوێ بیگرێ، هەروەها خۆر و مانگ و ئەستێرەکانی دروست کردوون کە هەموویان ڕامن لە بەر دەستیدا و بە ئارەزوو و خواستی ئەو ئەسووڕێنەوە، هەر خودایە ئەتوانێ هەموو شت دروست بکات و هەر ئەوە فەرمانڕەوا. پاش ئەوەی خودا پێغەمبەری بۆ ناردن و ئاینی بۆ دیاری کردن و زەوی ئاوەدان کردەوە دەست مەدەنە خراپەکاری و گوناه و تاوان و لە خودای خۆتان بپاڕێنەوە لەگەڵ ترس و هیوادا ترس لە قبوڵ نەبوونی پاڕانەوەکەتان و هیوای قبوڵ بوون و ئومێدی لوتفی خودای میهرەبان بێگومان لوتف و میهرەبانی خودا لە چاکەکارانەوە نزیکە. من کل الثمرات کذلک نخرج الموتی لعلکم تذکرون خودا ئەو خودایە باکان ئەنێرێ موژدەی بارانی ڕەحمەتیان پێیە کە هەوری قورس و زۆریان هەڵگرت بەرەو وڵاتێ ئەیان دەینە بەر کە مردووە و سەوزایی و ژیانی تێدا نییە لەوێ بارانی پێ ئەبارێنین و لەو زەوییە مردووەدا هەموو جۆرە بەر و گیایەک ئەڕوێنین بەڵێ چۆن دەستمان ئەڕوات ئەمە بکەین وەهایش مردوو زیندوو ئەکەینەوە بەڵکو ئێوە بیر بکەنەوە و بڵێن مادام خوا ئەتوانێ ئەم زەوییە مردووە زیندوو بکاتەوە بەو جۆرەش ئێمە زیندوو ئەکاتەوە جا ڕوو بکەنە خودا و ڕێگای ڕاست بگرنە بەر. والبلد الطیب یخرج نباته بإذن ربه ئەو شوێنەیش کە شۆرەکات و بێ خێر بێ شتێکی کەم و بێ کەڵک ئەڕوێنێ. ئێمە ئا بەم جۆرە ئایەتەکان دووبات ئەکەینەوە بۆ کۆمەڵێک کە شوکرانەبژێری نیعمەتەکانی خودان و بیرەکەنەوە لەو هەمووە خێر و بەرەکەتەی خودا بۆ ئادەمیزادی ئامادەکردووە و ڕژاندویەتی بەسەریاندا. بێجگە لەو خودایەکی ترتان نییە. بەڕاستی من ئەترسم لێتان ئەگەر ئیمان بە خودا نەهێنن و نەیپەرستن تووشی سزا و ئازاری ڕۆژێکی گەورە ببن کە ڕۆژی سامناکی قیامەتە. قال الملأ من قومه انا لنراک فی ضلال مبین. جا کۆمەڵی دەستڕۆیشتووی قەومەکەی پێیان وت، بێگومان ئێمە لامان وایە تۆ لە گومڕاهییەکی ئاشکرادای. انهم کانوا قوما عمین. جا قەومەکەی باوڕیان پێ نکرد و دوای ئامۆژگاریەکانی نەکەوتن. لەبەرئەوە خۆی و خاوەن ئیمانەکانمان ڕزگار کرد کە لە کەشتیەکەدا لەگەڵی بوون. ئەوانەش باوەڕیان بە ئایەتەکانمان نەکرد غەرقمان کردن و تۆڵەی خۆیان وەرگرت. تەنها خودا بپەرستن خودایەکی ترتان نیە شایەنی پەرستن بێ ئەو نەبێ بەڕاستی ئایەت و موعجیزەیەکتان لەلایەن خوداوە بۆ هاتووە ئەمە وشترێکە خودا لە غەیری ڕێگەی عادەتیەوە دروستی کردووە بۆتان و نیشانە و ئایەتە بۆتان وازی لێ بێنن با لە زەوی خودادا بلەوەڕێ و خراپ دەستی لێ مەدەن کە ببێتە هۆی ئەوەی سزایەکی توندوتیژ بدرێن. انهم اناس یتطهرون. قەومەکەی هیچ وەڵامێکیان نەبوو ئەوە نەبێ کە وتیان، لوط و جەماعەتەکەی لەم دێیەتان دەرکەن، ئەمانە خەڵکێکن خۆیان لە کردەوەی ئێمە پاک ڕائەگرن و حەز لە کاری ئێمە ناکەن. دەی لە پێوانە و کێشانەدا دەستتان ڕاست بێ و حەقی خەڵک کەم مەکەنەوە، پاش ئەوە کە خودای پەروەردگار پێغەمبەرانی بۆ نارد و شەریعەتیان بۆ ڕوون کردنەوە و کاروباری سەر زەوی باش بوو، ئێوە دەست مەدەنە خراپەکاری، پەیڕەوی کردنی ئەم ئامۆژگاریانە بۆ ئێوە باشتر و بەسوودترە ئەگەر خاوەن ئیمانن. ئەگەر ئێمە بگەڕێینەوە سەر ئاینە ناحەقەکەی ئێوە کە خودا ڕزگاری کردووین لێی و هیدایەتی داوین ئەوە ئێمە درۆ و بوختان بۆ خودا هەڵەبستین بەوە کە هاوبەشی بۆ دابنێین ئێمە هەرگیز ناگەڕێینەوە بۆ ئەو ئاینە ناحەقەی ئێوە مەگەر خودای پەروەردگارمان بیەوێ سەرمان لێ تێک بدا و عاقیبەت شەڕمان بکات عیلمی خودا بەربڵاوە و هەر خۆی ئەزانێ بەوەی بووە و بەوەی لەلایەن ئێمە و ئێوەوە ئەبێ. ئێمە پشت بە خودا ئەبەستین کە لەسەر ئەم ئایینە ڕاستەی خۆمان دامان بمەزرێنێ و لە بەدکاران ڕزگارمان بکات. خودایە! ڕاستی حوکم بکە لە بەینی ئێمە و قەومەکەماندا و حەق و ناحەق لە یەک جیا بکەرەوە. بێگومان هەر تۆ چاکترین دادوەری و حەق و ناحەق ڕوون ئەکەیتەوە. دوایی لەباتی ناڕەحەتی و تەنگانەیی خۆشی و هەرزانی و فراوانیمان پێدان تا بیربکەنەوە و باوەڕ بە دەسەڵاتی خودا بکەن کەچی هەر ئەوەندە کە ڕزگار بوون و حاڵ و ماڵیان زۆر بوو لەباتی شوکرانەبژێری و سوپاسگوزاری وتیان ئەم ڕووداوانە شتێکی عادەتین و ئەمە یاسای جیهانە و باوک و باپیرانیشمان تووشی خۆشی و ناخۆشی بوون و بارودۆخی جیاجیایان دیوە ئەنجا کوتوپڕ و بەبێ ئەوەی بەخۆیان بزانن سزامان بۆ ناردن و موسا وتی، ئەی فیرعەون، بێگومان من لەلای خودای پەروەردگاری هەموو جیهانەوە بۆ لای ئێوە نێرراوم و پێغەمبەری خودام. حقیق علی الا اقول علی اللە الا الحق. کە موسا موعجیزەکەی نواند و جادووەکەی ئەوانی بەتاڵ کردەوە، جادووگەرەکان بەزین و ملکەچ بوون و بە زەلیلی و بەزێنراوی سەرشۆڕ و ماڵوێران و ڕەنجەڕۆ بوون. وَأُلْقِیَ السَّحَرَةُ سَاجِدِینَ. ئەو موعجیزە گەورەیە جادووگەرەکانی وەها سەرسام کرد، مات و مەبهووت و بێ ئیرادە کەوتن بە ڕووداو، سوجدەیان برد بۆ خودای موسا و هەموو عالەم. ئایا پێش ئەوەی من ڕێگاتان پێ بدەم ئیمانتان پێ هێنا؟ بێگومان ئەم کارە فێڵ و پیلانەکە لەم شارەدا بەرپاتان کردووە بە هاوکاری لەگەڵ موسادا تا قیبتییەکانی لێ دەرکەن و بۆ خۆتان و بەنی ئیسرائیل بمێنێتەوە، لەمەو پاش بۆتان دەرەکەوێ چیتان بەسەر دێنم. واتە، دەستی ڕاست و پێی چەپ، دەستی چەپ و پێی ڕاستتان ئەبڕمەوە و هیچ لایەکتان بە ساغی ناهێڵمەوە و ئەنجا بۆ پەند و عیبرەتی خەڵکیش هەڵتانەواسم. قالوا انا الی ربنا منقلبون. وتیان، چی ئەکەی بیکە، ئێمە ئەگەڕێینەوە بۆ لای خودای خۆمان و چاوەڕوانی لوتف و میهرەبانی ئەوین، لامان موهیم نییە تۆ چی ئەکەی، ئایا واز لە موسا و قەومەکەی ئەهێنی بەدکاری بکەن لەسەر زەوی تۆ و خوداکەت بەجێ بێڵن و ئیمانتان پێ نەهێنن؟ فیرعەون وتی، ئەمە چاری ئاسانە، هەرچی نێرینەیانە ئەیانکوژین و بنبڕیان ئەکەین و تۆویان ناهێڵین، ئەوەیش مێینەیانە بە زیندوێتی ئەیانهێڵینەوە و زەلیلیان ئەکەین، ئێمە بەسەریانا زاڵین. داوای یارمەتی و پشتیوانی لە خودا بکەن و خۆگر بن. زەوی هەمووی موڵکی خودایە و کەس خاوەنی ڕاستەقینەی نییە. خودا زەوی و دەسەڵاتی سەر زەوی ئەدا بە هەر کەس کە مەیلی لێ بێ و ئەنجامی پیرۆز و پڕ بەختەوەری هی ئەوانەیە خۆیان لە گوناهە پارێزن و بەڕاستی لە خودا ئەترسن. بەنی ئیسرائیلیەکان وتیان ئەی موسا ئێمە پێش ئەوەی تۆ بێی بۆ لامان ئازار دراوین و کە تۆیش هاتی ئازار دراین و زۆر دڵ پەرێشانین موسا پێی وتن بەڵکو خودا دوژمنەکانتان لەناو بەرێ و ئێوە بکاتە جێنشین لەسەر عەرز و سەیرتان بکات چۆن ئەجوڵێنەوە خودا پەرستی ئەکەن تا پاداشتان بداتەوە یا ستەمکار و بێ ئاینە بن تا سزاتان بدات حەقی خۆمانە و خۆمان لایقی ئەم خێر و خۆشیەین کە ناخۆشیەکیش ڕوویان تێکا ئەڵێن ئەمە نەگبەتی موسا و دەستە و بەستەکەیەتی نەخەیر ئەو نەگبەتی ئەوان لای خوداوە ئەدرێ بەسەریانا و موسا هیچ دەستێکی لەو کارەدا نیە بەڵام بەشی زۆری ئەوانە نەزان و نەفامن و بیر ناکەنەوە ئەنجا لافاو و بارانی توندمان ناردە سەریان تا کشتوکاڵیان لەناو بەرێ و کوللەمان ناردە سەریان تا سەوزی و بەری دەغڕودان و دارەکانیان هەموو بخۆن و ئەسپێمان نارد بۆ ئازاری لەشیان و خوراندنی. هەروەها بۆقمان ناردە ناو ماڵیان و هەموو شوێنێکی داگیر کردن و خوێنمان باران بەسەر خۆیان و ماڵ و خواردەمەنیاندا و بە تەواوی ئیسراحەتمان لێ سەندن. لە خودای خۆت بپاڕێرەوە ئەم نەگبەتی و نەهامەتیەمان لە کۆڵ بکاتەوە بەو پەیمانەی لە بەینتانا هەیە و پێی وتووی ئەگەر لێم بپاڕیتەوە نیزات قبوڵەکەم جا قەسەم بەو پەیمانە ئەگەر ئەم جارە ئەم ئازارەت لێ ڕەواندینەوە و ڕزگار بووین ئیمانت پێ هێنین و بەنی ئیسڕائیلت لەگەڵ ئەنێرین پاش ئەوە ڕۆژهەڵات و ڕۆژئاوای سەرزەوی، واتە شام و دەوروبەری کە پیرۆزمان کردبوو، بەرەکەتمان تێ خستبوو، دامان بەوانەی زەبوون و ژێردەستەبوون و کوڕیان سەر ئەبڕرا و ئافرەتیان ئەکرانە کەنیزەک و ئازار ئەدران، ئەو بەڵێنە زۆر جوانەش کە خودا بە بەنی ئیسرائیلی دابوو هاتە دی، چونکە خۆیان گرت و بوردەباریان کێشا. وفی ذلکم بلاء من ربکم عظیم بیری ئەوە بکەنەوە کە خودا چ لوتفێکی لەگەڵ کردن، چۆن لە زۆر و ستەمی فیرعەون و دارو دەستەکەی ڕزگاری کردن کە خراپترین سزایان دەرخوارد دەدان، کوڕیان ئەکوشتن و ئافرەتەکانیان بە زیندوویی ئەهێشتەوە و ئەیان کردنە جاریە و کەنیزەک، کە ئەمەش بەڵایەکی ئێجگار گەورە بوو. سی شەومان دیاری کرد بۆ موسا بۆ عیبادەت کردن و دە ڕۆژی ترمان خستە سەری و میقاتەکەی بوو بە چل شەوی تەواو جا کە موسا خۆی بۆ موناجات کردن لەگەڵ خودا ئامادە کرد ڕووی کردە هارونی برای و پێی وت جێنشینم بە لە ناو قەومەکەمدا و ئاگەداریان بە لە شەریعەت لا نەدەن و نەگۆڕێن چاکەکەر بە و دوای ڕێگای بەدکاران مەکەوە کە ئەوانەن لە خۆیان غافڵن و دوورن لە خودا پەرستی جا کە موسا لە کاتی دیاریکراودا هات و خودای گەورە بە بێ هۆی کەسێکی تر ڕاستەوخۆ و یەکسەر قسەی لەگەڵ کرد وتی خودایە خۆتم پیشان بدە تا بتبینم و زیاتر دڵم بە نوورت ڕووناک بێتەوە خودای گەورە لە وەڵامدا فەرمووی تۆ ئێستا توانی ئەوەت نییە من ببینی بەڵام بۆ ئەوەی زیاتر دڵنیا ببی کە توانت نییە بمبینی سەیرێکی ئەو کێوە بکە ئەگەر لە شوێنی خۆیان مایەوە ئەوا تۆیش لەمەو پاش ئەتوانی بمبینی کە خودای گەورە جیلوە و نوری خۆی گرتە کێوەکە گورج ئەو کێوە ورد و خاش و هەپرون هەپرون بوو کە موسا ئەمەی دی خۆی بۆ ڕانەگیرا و یەکسەر کەوت و بێهۆش بوو کە هۆشی هاتەوە بە بەردا و چاوی کردەوە وتی خودایە پاکی و بێ خەوشی هەر بۆ تۆیە پەشیمانم لەو قسەی بە نەزانی کردم و من لە چاو ئوممەتەکەی خۆمدا یەکەم کەسم ئیمانم هێنا و باوەڕم بە گەورەی و دەسەڵاتت کرد ئنجا خودا بە موسای فەرموو ئەی موسا من لەناو خەڵکی زەمانی خۆتا هەڵم بژاردی کە ببیتە پێغەمبەرم و سیفرەکانی تەوراتت بدەمێ و بە تایبەتی و بێ واستە قسەت لەگەڵ بکەم تۆیش ئەو بەهرەی پێم داوی وەری بگرە و بیپارێزە و شوکری خودا بکە کە نیعمەتی وەهای پێ بەخشیوی هەروەها بە موسامان وت، ئەمانە بە هێز و حەزمەوە وەربگرە و ڕایان بگرە و ئەمر بە قەومەکەت بکە لەو حوکمانە ئەوەی جوانترە وەری بگرن و پەیڕەوی بکەن، وەک خۆگری لە چاو سەرکەوتن، یا لێبوردن لە چاو تۆڵەکردنەوە، تا کۆتایی، جا ئەگەر ئێوە ئەم ڕێگایە بگرن لە پاشەڕۆژدا ئەنجامتان بەهەشت و ناز و نیعمەتە بێ ئەنجامی بێدینەکانیشتان پیشانەدەین کە دۆزەخ و سزا و ئازارە. ئەوانە ئەگەر هەرچی ئایەتە بیبینن باوەڕی پێ ناکەن، ئەگەر ڕێگەی ڕاست ببینن پەیڕەوی ناکەن، بەڵام ئەگەر ڕێگەی چەوت ببینن پەیڕەوی ئەکەن، ئێمە بۆیە دڵی ئەمانەمان مۆر کردووە چونکە خۆیان ستەمکارن و پێغەمبەران بە درۆ ئەخەنەوە و باوەڕ بە ئایەتەکانی خودا ناکەن و تێیان نافکرن و بێ ئاگان لێیان. کە موسا ڕۆشت بۆ میقات قەومەکەی لەو خشڵانەی لە قیبتیەکانیان ورگرتبوو هەیکەلی گۆرەکەیەکیان دروست کرد کە لەشی هەبوو وەک گا ئەیقۆڕاند سامری حیلەباز وای دروست کردبوو کە هەوای تێ ئەچوو دەنگی لێوە ئەهات خەڵکە نەزانەکە وایان ئەزانی گیان لەبەرە سەیری ئەوەیان نەئەکرد ئەو پەیکەرە نە قسەیان لەگەڵ ئەکات و نە هیدایەتیان ئەدات بی الاعداء ولا تجعلنی مع القوم الظالمین. کە موسا لە میقات گەڕایەوە و دی چیان کردووە تووڕە بوو زۆر خەفەتی خوارد و وتی، پاش من کارێکی زۆر ناشرینتان کرد کە دەستتان دایە گۆرەکە پەرستی، ئەی خودا پێی نەوتن چاوەڕێی گەڕانەوەم بکەن بۆ پەلەتان کرد. لە تووڕەییدا لەوحەکانی کوتا بە ئەرزدا و سەری هاروونی برای گرت و ڕایکێشا. هاروونیش وتی کوڕی دایکم! من تاوانم نییە، لێم نەترسان و بە بێدەسەڵاتیان زانیم و خەریک بوو بمکوژن. لەبەر چاوی دوژمندا سووکم مەکە و دڵی دوژمنم پێ خۆش مەکە و لە ستەمکارانم حسێب مەکە. قال رب اغفر لي ولأخي وأدخلنا في رحمتك موسا لەسەر فەرمانی خودا حەفتا پیاوی لە بەنی ئیسرائیل هەڵبژارد کە بێن بۆ میقاتی ئێمە، ئەو شوێنەی لەگەڵ موسادا قسەی تێدا ئەکەم، کاتێ گەیشتنە ئەوێ هەورە تریشقە لێی دان و هەموو مردن، ئەنجا موسا ڕووی کردە بارەگای خودا و وتی، ئەگەر خواستت لێ بوایە لە پێش ئەم ڕۆژەدا منیش و ئەوانیشت ئەمراند، ئێستە من چی بکەم لە تانە و تەشەری بەنی ئیسرائیل؟ خودایە لەم دونیادا بڕیاری نیعمەت و ئەنجامی چاکمان بۆ بدە و لەو دونیایشدا پاداشت و بەهرەی باش، بێگومان ئێمە مەیلمان کردووە بۆ لای تۆ، ئەنجا خودا فەرمووی بۆ هەر کەس خواستم لەسەر بێ سزای ئەدەم و ڕەحمەت و میهرەبانیشم زۆر فراوانە و هەموو شت ئەگرێتەوە، ئەو ڕەحمەتەم بۆ ئەوانە ئەنووسم کە خۆیان لە گوناهە پارێزن و لە خوا ئەترسن و زەکات ئەدەن بە موستەحەقان و باوەڕیان بە ئایەتەکانی ئێمە هەیە. کە پێغەمبەرێکی نەخوێندەوارە، ئەوەی ئەیبینن لای خۆیان لە تەورات و ئینجیلدا نووسراوە و ئەمریان پێ ئەکا بە چاکە و نەهیان لێ ئەکا لە خراپە و خواردەمەنی پاک و پوختەیان بۆ حەڵاڵ ئەکات و خواردەمەنی پیسیان لێ حەرام ئەکات و ئەو بارە قورسانەی ئەوسا بە کۆڵیانەوە بوون لایان ئەدات و باری سەر شانیان سووک ئەکات بێگومان ئەوانەی ئیمانی پێ بهێنن و حورمەتی بگرن و یارمەتی بدەن و دوای ئەو نوور و هیدایەتە بکەون کە لە لای خوداوە بۆی هاتووە ئا ئەوانەن لە دونیا و قیامەتدا ڕزگار و سەربەرزن. ئەو خودایەی هەرچی ئاسمان و ئەرزە و هەرچییان تێدایە هەمووی موڵکی ئەوە و کەس بەڕاستی عیبادەتی بۆ ناکرێ ئەو نەبێ مردوو زیندووەکاتەوە و زیندووەمرێنێ، کەواتە ئیمان بێنن بە خودا و بەو فروستادەی کە پێغەمبەرێکی نەخوێندەواری وایە باوەڕی بە خودا و کەلیماتی خودا هەیە کە کتێبە ئاسمانیەکانن دوای بکەون و پەیڕەوی ئامۆژگاریەکانی بکەن بەڵکو شارەزاببن و بکەونە سەر ڕێگای ڕاست. کە لێیدا دوانزە سەرچاوە ئاوی لێ هەڵقوڵی کە هەر کۆمەڵێ سەرچاوەی خۆی ئەزانی و نیشانەی تایبەتی لەسەر بوو هەروەها هەورمان بۆ کردن بە سێبەر کە لە گەرمای هەتاو بیانپارێزێ و گەزۆ و شەلاقەشمان بەسەردا باراندن و پێمان وتن لەم ڕزقە پاک و پوختە بخۆن کە پێمان داون. سنزید المحسنین. بیری ئەوە بکەرەوە کە بە بەنی ئیسرائیل وترا لەم دێیەدا کە قودسی شەریفە نیشتەجێ بن و لە هەر لایەکەوە ئارەزووتان هەیە بخۆن و بڵێن، خودایە، مەبەستمان لابردنی باری تاوانە لەسەر شانمان و بە حاڵی سوژدە بردنەوە بڕۆنە ژووری مزگەوت، ئەگەر وا بکەن لە گوناهتان ئەبورین و ئەوانەی چاکەکەرن پاداشتی زیاتریان ئەدەینەوە. لە جولەکەکان بپرسە دەربارەی دەنگ و باس و بەسەرهاتی ئەهلی ئەو دێیەی نزیکە دەریا بوو چۆن لە سنوری فەرمانی خودا دەرەچوون و لە ڕۆژانی شەممەدا ئەچوون بۆ ڕاوە ماسی کە خودا لەو ڕۆژەدا ڕاوی حەرام کردبوو لە شەمماندا ماسیەکان دەرەکەوتن و ئەکەوتنە سەر ئاو بەڵام لە ڕۆژانی تردا دەرنەئەکەوتن و دیار نەئەبوون ئەم جولەکانە چونکە سەر و مڕ لە فەرمانی خودا لایانەدا خودایش ئاوەها توشی ئەکردن و تاقی ئەکردنەوە بیری ئەوە بکەرەوە کە چۆن کۆمەڵێ لە بەنی ئیسرائیل بەو کۆمەڵەیان ئەوت کە ئامۆژگاری خەڵکی تریان ئەکرد پێیان ئەوتن ئەوە ئێوە بۆچی خۆتان ماندووەکەن بۆ ئامۆژگاری کەسانێ ئەکەن کە خودا بێگومان لە ناویانە با یا سزایەکی توندیان ئەدات ڕابەرەکانیش لە وەڵاما ئەیان وت بۆیە ئامۆژگاریان ئەکەین تا لە ڕۆژی دواییدا لای خودا عوزرێکمان هەبێ و کە فەرمووی بۆچی ئامۆژگاری خەڵکتان نەکرد بتوانین وەڵام بدەینەوە هەروەها بە هیوای ئەوەیش کە خەڵکەکە بە هۆی ئامۆژگاریەکەوە لە خودا بترسن و خۆیان لە گوناه بپارێزن. فلما نسوا ما ذکروا ان ربک لسریع العقاب و انه لغفور رحیم. یادی ئەوە بکەرەوە کە وەختی خۆی خوای گەورە ڕایگەیاند و بڕیاریدا سەبارەت بەو جولەکانەی ئیمانیان نەهێنا و بەگوێی پێغەمبەرانیان نەکرد و لەسەر بێدینی مانەوە کە تا ڕۆژی قیامەت ستەمکاری وەهایان ئەنێرێتە سەر ناخۆشترین سزایان بکا بەقوڕگدا ئەگەر پێیان بوترایە کاری خراپ مەکەن و دوای سامانی دونیا مەکەون ئەنجامی خراپ ئەبێ ئەیان وت ئێمە لەبەر ئەوەی ئەولادی پێغەمبەرانین خودا لێمان ناگرێ و عەفومان ئەکات هەروەها ئەگەر لەکاتی پەند و ئامۆژگاریدا ماڵیکی دنیاییان بۆ بلوایە ئەیان قۆستەوە ئەی بۆچی وەختی خۆی لە تەوراتەکەیاندا پەیمانیان لێ نەسەنرا کە درۆ بەدەم خوداوە هەڵنەبەستن ئەی پێمان نەوتن هەرکەس بەگوێرەی کردەوەی خۆی پاداشتیەدرێتەوە و سەیری پایی باو باپیر ناکرێ؟ ئەی خۆیان لە تەوراتا نەیان خوێندۆتەوە کە ئەڵێ بەندە ئەبێ ڕێگای ڕاست بگرێ و دوای ئامۆژگاری پێغەمبەران بکەوێ؟ ئایا نەیان ئەزانی کە بۆ ئەوانەی لە خودا ئەترسن پاداشتی چاکی نەبڕاوەی ڕۆژی قیامەت لە سامانی دونیای بڕاوە چاکتر و بەسوودترە؟ ئەوە بۆچی نافامن و خۆتان گێلەکەن؟ ئایا من پەروەردگاری ئێوە نیم؟ ئەوانیش وتویانە، بەڵێ، پەروەردگاری ئێمەی و کردوونی بە شاهید لەسەر خۆیان بۆ ئەم پەیمانە نەبادا لە ڕۆژی قیامەتدا بڵێن ئێمە ئاگامان لەم پەیمانە نەبووە. یا لە عالەمی ئەرواحدا قسەی لەگەڵ کردوون و پەیمانی ئیعتراف بە خوایەتی خۆی لێ وەرگرتوون و کردوونی بە شاهید لەسەر خۆیان. ئەی پێغەمبەر دەنگ و باس و بەسەرهاتی ئەو زانا جوولەکەیە بۆ ئەم جوولەکانە بگێڕەرەوە کە چۆن تەوراتمان فێر کرد و سوور ئەیزانی تۆ ڕەوانە ئەکرێیت چونکە لە تەوراتەکەدا هەبوو لە پاشانا بی ئیمان بوو بە تەورات و کافر بوو و شەیتان خستیە دوای خۆی و لە ئەنجامدا چووە ناو زومرەی گومڕاهانەوە و ماڵوێران بوو. بەڵام ئەو خۆی مەیلی لە ماڵ و سامانی دونیا بوو پشتی لە دین هەڵکرد حاڵی ئەم زەلامە وەک حاڵی سەگە هەڵمەتی بۆ بەری زمان دەرەکێشێ و هەناسە بڕکێی پێکەوێ وازیشی لێ بێنی هەر هەمان جۆرە ئەمە حاڵی ئەوانەیە کە باوەڕ بە ئایەتەکانی ئێمە ناکەن تۆ ئەی پێغەمبەری خودا بەسەرهاتی خەڵکیان بۆ بگێڕەوە بەڵکو بیر بکەنەوە و بگەڕێنەوە سەر ڕێگای ڕاست ئەڵێن مەبەست لەم شەخسە بەلعەمی کوڕی باعوڕایە ئەوانەیش کە بێ باوەڕن بە ئایەتەکانی ئێمە و ئەیانخەنەوە بە درۆوە پلە پلە بەرزیان ئەکەینەوە و ئەیدەین بە دەمیانەوە و بە جۆرێک کە بە خۆیان نەزانن لە ناویان ئەبەین و تۆڵەیان لێ ئەکەینەوە. وأملی لهم ان کیدی متین. مۆڵەتیان ئەدەین و خەڵک وا ئەزانن لە هەموو ئازارێ ڕزگار ئەبن کەچی بەرەو لە ناوچوون ئەڕۆن. وردەکاری ئێمە بۆ فەوتاندنی کافرەکان و ستەمکارەکان گەلێ بە حیکمەت و دامەزراوە. دەربارەی ڕۆژی قیامەت پرسیارت لێ ئەکەن و ئەپرسن کەی دێت و جێگیر ئەبێ، ئەی محەممەد، پێیان بڵێ، زانینی کات و ساتی ڕۆژی قیامەت لای خودای پەروەردگارمە، کەس لە سات و کاتی خۆیا دەری ناخات و بەرپای ناکا ئەو نەبێ، سامی ڕۆژی قیامەت زۆر گرانە لەسەر ئەهلی ئاسمانەکان و زەوی، بۆیە شارراوەتەوە. ڕۆژی قیامەت لە پڕ و کوت و پڕ نەبێ نایێ، لێتەپرسن دەربارەی کاتی ڕۆژی قیامەت وەک تۆ زۆر چاکی بزانی و ئاگات لێبێ کەی دێ، تۆ پێیان بڵێ نەخەیر خودا نەبێ کەس نایزانێ، تەنانەت مەلائیکەکان و پێغەمبەران و ئەوانەی خۆشەویستی خودان و لێیەوە نزیکن نازانن کەی دێ، بەڵام بەشی زۆری خەڵک نازانن مەسئەلەی هاتنی قیامەت کەس نایزانێ خودا نەبێ. ان انا الا نذیر و بشیر لقوم یومنون ئەی پێغەمبەر تۆ پێیان بڵێ، من خاوەنی هیچ سوود و زیانێ نیم بۆ خۆم، نە ئەتوانم قازانج بە خۆم بگەیەنم و نە ئەتوانم زیان لە خۆم دوور بخەمەوە، واتە نهێنییەکان نازانم. ئەگەر غەیبم بزانیایە خێر و قازانجی زۆرم بۆ خۆم کۆ کردەوە و هەرگیز تووشی زیان نابووم. خودا ئەو زاتە بە دەسەڵاتەیە کە ئێوەی بەرەی ئادەمی زادی لە یەک نەفس دروست کرد کە ئادەمە هەر لە ئادەمیش حەوای هاوسەری دروست کردوە تا لەگەڵیا بژی و پێکەوە ئولفەت بگرن کە چوە لای سکی پڕ بو بە شێوەیەکی سوک و لەگەڵ ئەوەشدا کە سکی هەبو هەڵسوکەوتی عادەتی ئەکرد و ئیش و کاری بە جێ ئەهێنا فادعوهم فلیستجیبوا لکم ان کنتم صادقین. ئەوانەی غەیری خودا کە ئێوە ئەیانپەرستن و بە خودایان ئەزانن هەموو دروستکراوێکن وەک ئێوە و خودا دروستی کردوون ئەگەر ڕاست دەکەن ئەمانە شایەنی پەرستنن و سوود و زیانیان هەیە دە بانگیان لێبکەن با جوابتان بدەنەوە و بێن بەدەمتانەوە یا بۆ پێشنیادت نەکرد لە خودا کە بتداتێ تۆ ئەی پێغەمبەر پێیان بڵێ من نە ئایەت هەڵەبەستم و نە پێشنیادی ئەکەم لە خودای گەورە ئەوانە کاری من نین من تەنها پەیڕەوی ئەوە ئەکەم کە لەلای خودای گەورەوە بە وەحی بۆم دێت ئەم قورئانە هەڵبەستراو نیە بەڵکو هۆی ڕووناکی دڵە و ڕاستی لە ناڕاست پێ جیاکرێتەوە هۆی شارەزاییە و ڕەحمەت و میهرەبانیە لەلایەن خودای گەورەوە بۆ ئەوانەی باوەڕ بە خودا ئەکەن و لێی ئەترسن و سەرپێچی ناکەن وَإِذَا قُرِئَ الْقُرْئَانُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا لَعَلَّکُمْ تُرْحَمُونَ کە قورئان خوێنرا گوێی لێ ڕابگرن و بێدەنگ بن بەڵکو خودا ڕەحمتان پێ بکات ئەمە لای ئیمامی شافعی ڕەزاو ڕەحمەتی خوای لێ بێ بۆ نوێژە جەهریەکانە وەکو نوێژەکانی بەیانی و مەغریب و عیشا کە ئیمام قورئان ئەخوێنێ و مەئموم گوێی لێ ئەگرێ و بێدەنگ ئەبێ زیکری خودای خۆت بکە لە نەفسی خۆتدا بە زاری و کزی و داماوی و ترسەوە ئەگەریش بە زوبان زیکرت کرد با دەنگت لە ئاشکرایی کەمتر بێ لە بەیانی و ئێوارەدا و لە هەموو کاتدا ناوی خودا بهێنە و لەوانە مەبە کە لە یاد و ناوی خودا بێ ئاگان. ان الذین عند ربک لا یستکبرون عن عبادته ویسبحونه وله یسجدون. بێگومان ئەوانەی نزیکی بارەگای خودان خۆیان بە گەورە ناگرن بەرامبەر بە خودا پەرستی و عیبادەت کردن و تەسبیحی خودا ئەکەن و سوجدەی بۆ ئەبەن. ئەبو ئومامە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە سەڵات و سەلامی خوای لەسەر بێ دەفەرموێت، خودا هیچی وەک ئەوە پێ خۆش نییە کە بەندە دوو ڕکات نوێژ بۆ خودا بکا ئەمە لە لایەک، لە لایەکی تریشەوە بەندە هەتا لەناو نوێژدا بێ خێر و چاکە دادەبارێ بەسەریا، بەندەکانی خودایش بە هیچ شتێک وەک ئەوە لە خودا نزیک نابنەوە وەک بەو شتەی کە لە لای خودا خۆیەوە هاتووە واتە بە قورئانی پیرۆز. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس، قورئانی پیرۆز بە دەنگی محمد صدیق المنشاوی خوێندنەوەی فەضائیل و شکۆی سوڕەتەکان مامۆستا بەکر حەمە صدیق خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محمد شێخ سەمیع مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.